بە خاوەن مێشکێکی هەڵکەوتووی هەموو چەرخێک دەدرێتە قەڵەم. ناوەکەی بە بیردۆزەی خزمایەتی، Relativity، ئاوێزاوە و تێکەڵ بووە. ئەم بیردۆزە دوو بیردۆز دەگرێتەوە. یەکەمیان بیردۆزەی خزمایەتی تایبەتییە کە لە ساڵی 1905 ی زەینیدا دایڕشت و ئەوی تر بیردۆزەی خزمایەتی گشتییە کە داڕشتنەکەی ساڵی 1915 بوو کە چاک وایە ناو بنرێ بە بیردۆزەی ئەنیشتاین لە سەر ڕاکێشان. هەر دوو بیردۆزەکە لەو پەڕی ئاڵۆزیدان. لێرەدا هەوڵی ئەوە نادەین ڕاڤەی هیچیان بکەین، بەڵکوو دەمانەوێ دەمەتەقێیەک لە سەر خزمایەتی تایبەتی بکەین، بەڵام بە کورتی. قسەوباسێک لە ناو خەڵکە باو و ئاشنایە کە دەڵێت هەموو شتێک بۆ یەکتر خزمە یان نسبیە واتە هەر شتە بە پێی خۆی و لە چاو خۆیدا بیردۆزەی ئەنیشتاین وە نەبێت وتنەوە و دووپات کردنەوەی ئەم قسەیە هیچ بێت بەڵکو قاڵبێکی بیرکارانەیە بە ڕێگەیەک کە پێوانی زانستیانە بە خزم واتە یەکێک لە چاو ئەوی تردا نیشان دەدات. ئاشکرایە کە هەست و نەستی مرۆڤ خۆی بۆ تێگەیشتن لە بۆشایی و کات لەسەر ئەو کەسە وەستاوە کە سەرنج دەدا. پێش ئەنیشتاین زۆر کەس باوەڕیان وابوو ئەگەر لەم بوارەوە بدوێین ئەوە هەروەک پێوانی سەر زەوی و بە خەیاڵ دوورییەکی ڕاستی و کاتێکی ڕەبەق هەیە و ئامێری پێوەری ورد دەتوانێت بە کارامەیی بیپێوێت. بەڵام بیردۆزەکەی ئەنیشتاین شۆڕشێکی بەرپا کرد لە بیرکردنەوەی زانستیدا، وتی کە کاتی ڕەبەق هەر نییە. ئەم نمونەیشی کە لە خوارەوەیە کاڵای دەکەینەوە و بیرکردنەوەی ئێمەی ڕاست کردوەتەوە لە بارەی کات و بۆشاییەوە. وای دابنێ کەشتیەکی ئاسمانی هەیە با ناوی کەشتیەکە ئێکس بێت. بە خێرایی سەد هەزار کیلۆمەتر چرکە لە زەوی دوور دەکەوێتەوە. هەر کەسێک لەسەر کەشتی بێت یان سەر زەوی، ئەگەر خێرایی بپێوێ ئەوە یەک ئەنجام ئەپێون بێ کەم و زۆر. هەر لەم هەنگامەدا گریمان کەشتییەکی تر با ناوی بنێین وای، بە هەمان ئاراستەی کەشتی یەکەم، ئێکس بۆی دەرچوو، بەڵام بە خێراییەکی زۆرتر. ئێستا ئەگەر یەکێک لەسەر زەوی بیەوێت خێرایی کەشتی وای بپێوێت، ئەوا دەبینین کە وای بە خێرایی سەد و هەشتا هەزار کیلۆمەتر چرکە لە زەوی دوور دەکەوێتەوە، خۆ ئەگەر ئەوانەی سەر کەشتی واییش خێرایی بپێون، ئەوا هەر هەمان ژمارەیان چنگ دەکەوێت. ئێستا لەبەر ئەوەی هەردوو کەشتییەکە بە هەمان ئاراستە دەڕۆن، ئەوە وا دەردەکەوێ کە جیاوازی نێوان خێراییەکانیان هەشتا هەزار کیلۆمەتر چرکەیەکە و کەشتییە خێراترەکە لە کەشتییەکەی تر بە تێکڕای هەشتا هەزار کیلۆمەتر چرکە لە یەکتر دوور دەبن. لەگەڵ ئەوەیشدا بیردۆزەی ئەنیشتاین پێشبینی ئەوە دەکا کە ئەگەر ڕوانکارەکانی سەر هەردوو کەشتییەکە پێوەرکاری بکەن لەسەر ئەوە ڕێک دەبن کە ماوەی نێوان هەردوو کەشتیەکە بەرە بەرە بە خێرایی سەد هەزار کیلۆمەتر چرکە یەکدا پتر دەکات نەک بە هەشتا هەزار کیلۆمەتر چرکە لە ڕواڵەتدا ئەم ئەنجامە لەوانەیە گاڵتەی پێ بکرێ لەوانەیشە گەلێک وا بزانن کە لێرەدا مەتەڵێکی زارشتی یان فێڵێکی وشەوانی هەیە یان چەند درێژیەک بە بابەتەکە نەدرابێ بۆ ڕێگومکێ بەڵام ڕاستیەکەی ئەمە نە فێڵە و نە ڕێ گومکی وشەوانییە و بە هیچ جۆرێک چەشنی دروستکردنی کەشتییەکە و ئەو هێزەی پی دەهاوێژرێن نییە و هیچ هەڵەیەکیش لە ڕوانکەرەکانەوە نییە، بەڵکو هەر ئەو قسە ڕاستە و ئەنجامێکی سروشتی و بنەڕەتیی کات و بۆشاییە. ڕەنگە وا دەرکەوێ کە هەرچییەکمان وتبێ قسەیەکی بیردۆزانەی سەمەرە بێ، چەند ساڵێکیشی بەسەردا ڕۆیشت، خەڵک هەروای دەزانی کە بیردۆزەی خزمایەتی گریمانە و خۆی هەڵداوە لەسەر قۆڵەیەکی بەرز و بڵنددا و هیچ بەڵگەیەکی زانستیانە پشتی ناگرێ. بەڵام پاش ئەوەی ساڵی هەزار و نۆ سەد و چل و پێنج ی زایینی بۆمبی ئەتۆمی درا بەسەر هیرۆشیما و ناکازاکیدا، تێڕوانینی خەڵکیش گۆڕا. چونکە یەکێک لە دەرەنجامەکانی بیردۆزەی خزمایەتی ئەوەیە کە ماددە و وزە تا ڕادەیەکی زۆر هاوشانی یەکترن و پەیوەندییەکەیان بەم هاوکێشەیە دەدرێ، واو یەکسانە بە باء لێکدانی خاء دووجا، واو یەکسانە بە وزە، باء بارستە، خاء خێرایی ڕووناکی. جا کە خا یەکسان بێ بە سەد و شەست و هەشت هەزار میل چرکە، یەکسانە بە سێ سەد هەزار کیلۆمەتر چرکە، وەک دیارە ژمارەیەکی زۆر گەورەیە. ئەو خا دووجا ژمارەیەکی یەجگار فرە گەورەیە. ئەمەیش ئەوە دەگەیەنێ ئەگەر بڕێکی زۆر بچووکی ماددە بگۆڕێت بۆ وزە، ئەوە ئەو وزە بڕێکی یەجگار فرە گەورە دەبێ. مرۆڤ ناتوانێت بۆمبای ئەتۆمی یان کارلیگای ئەتۆمی لە هاوکێشەی واو یەکسان بە با خ دووجا دروست بکات. ئەویش پێویستە بزانین کە زۆر لە زانایانی تر هەبوون دۆخێکی گەورەیان دیوە لە پەرەپێدانی وزەی ئەتۆمیدا. بەڵام بەشداری ئەنیشتاین ناتوانرێت گرنگییەکەی ئاسانتر بکا. سەرەڕای ئەمانیش، ئەو نامی ئەنیشتاین کە ناردی بۆ سەرۆک ڕۆزفێلت ساڵی هەزار و نۆ سەد و سی و نۆ ی زایینی، نیشانی دەدا کە لە توانایدا هەیە چەکی ئەتۆمی پەرەی پێ بسەنرێ. گرنگی ڕۆڵی وڵاتە یەکگرتووەکانی ئەمریکا دەردەخا لە پەرەپێدان و هێنانە کایەوەی هەر بەو پرۆژەیەش یەکەم بۆمبای ئەتۆمی دروست کرا. خزمایەتی تایبەتی بووە هۆی مشتومڕێکی توند و تیژ. ئەم بیردۆزە بە مۆتەکەیەک دادەنرا بۆ سەر هۆشی مرۆڤ. بەڵام هەر قسە و پەسنێک بەم جۆرە هەڵەیە، چونکە بیردۆزەی ئەنیشتاین پێشەکییەکی زارشتانی هەیە، ئەنجامی ڕاکێشان هۆکەی ناگەڕێتەوە بۆ چەند هێزێکی فیزیکی بەو جۆرەی تا ئێستا لێی تێگەیشتووین، بەڵکو بەهۆی کوڕی یان قۆقزی بۆشایی خۆیەوەیە، کە ئەمیش بەڕاستی شتێکە سەرساممان دەکات. مرۆڤ چۆن دەتوانێت لە بیری کوڕی بۆشاییدا بێت؟ مانای چییە کە بۆشایی، کوڕە، قۆقزە؟ ئەنیشتاین تەنیا بیردۆزەکەی نەهێناوە و بەس بەڵکو بیردۆزەکەی لە قاڵبێکی بیرکاریانەی ڕووندا داڕێژراوە بە ڕەنگێک گریمانەکانی بیردۆزەکە بۆمان دەردەکەوێت ڕاستە گەلێک سەرنج و تاقیگەری لەم دواییەدا لای ئەوەی گرت کە بیردۆزەکەی ئەنیشتاین ڕاستە. نەخوازە ئەو سەرنجانەی کە لە خۆرگیرانی تەواودا دەدرا، ئەو سەرنجانە بە هەمیشە ڕاستیی هاوکێشە بیرکارییەکانی ئەنیشتاینی دەسەلماند. ئەنیشتاین ساڵی هەزار و هەشت سەد و حەفتا و نۆ زایینی لە شاری ئۆڵم، ئەڵمانیا لەدایک بووە، لە خوێندنگا باڵاکانی سویسرا خوێندویەتی، لە ساڵی هەزار و نۆ سەد و پێنج زایینی بۆتە هاوڵاتییەکی سویسری. هەر لەو ساڵەدا بیردۆزی خزمایەتییەکەی بڵاوکردووەتەوە و ناوبانگی پێ دەرکردووە، بەڵام بیردۆزەکانی زۆر جێی مشت و مڕ بوون و هیچ بیردۆزەیەک بێجگە لە داروین ئەوەندە دووچاری ئەم مشت و مڕە نەبووە. لەگەڵ ئەوەیشدا ئەنیشتاین لە زانکۆی بەرلین ساڵی هەزار و نۆ سەد و سیانزە ی زایینیدا بە ئوستاد دامەزرا، لە هەمان ساڵدا بوو بە بەڕێوبەری زانستگای فیزیکی قەیسەر ولیەم و ئەندام لە ئەکادیمی زانستەکانی پروسیا. ئەمە هەلێک بوو بۆ ئەو کە چۆنی بوێت خۆی تەرخان بکا بۆ لێکۆڵینەوە و زانستگەری. لە ساڵی هەزار و نۆ سەد و بیست و یەک ی زاینیدا خەڵاتی نۆبڵی وەرگرت. بەڵام کاتێک هێتلەر فەرمانڕەوایی ئەڵمانیای گرتە دەست، ئەنیشتەین چوو بۆ شاری نیوجەرسی لە وڵاتە یەکگرتووەکانی ئەمریکا، چونکە جوولەکە بوو. لە ساڵی 1955 ی زەینیدا کۆچی دوایی کرد.